لەگەڵ ئەوەشدا کە جگە لە دروستکردنی گۆڕەکەی خۆی بیری لە هیچی تر ناکردەوە و دەستی لە کاروباری تردا وەرنادا، بەڵام گەلی میسر هەموو بەدبەختییەکانی خۆیان لە ئەو ئەزانی و ئەیانوت چۆن ئێمە ئەتوانین چاوەڕوانی بەختەوەری لە فیرعەونێ بین کە ژنەکەی لە وەچەی فیرعەونێکی درۆزنە ئامی هەوڵی چاککردنەوەی ئەم جۆرە بیروبۆچونەی لە نێو گەلدا نەئەدا. بەڵکو پڕوپاگەندەی دروست دەکرد کە خەڵکی بەرامبەر بە فیرعەون بەدبین بکا، چونکە ئەیزانی کە هەرچەندە خەڵکی زیاتر فیرعەونیان لەبەر چاو ڕەش بێ سوودی بۆ ئەو زیاترە. لەوانە بە هاوڕێکانی خۆی ئەسپارد کە گەیشتنە هەر کەسێ بڵێن فیرعەون هەموو سامانی میسر لە دروستکردن و ڕازاندنەوەی ئارامگەکەی خۆیدا خەرج ئەکات و چارەڕەشی گەلی میسر بەهۆی گۆڕ دروستکردنەکەی ئەوە بەهۆی هاندانی ئامی لەلایەن فیرعەونەوە باجێک لە میسر پەیا بوو کە ئەو باجە لەو کەسانە ئەسەنرا کە ئەیانەویست گۆڕیان هەبێت و لاشەکەشیان لە دوای مردن مۆمیایی بکرێ بۆ ئەوەی ئەو باجە لە گۆڕەکەی فیرعەوندا خەرج بکرێ ئەم سەرانەیە خەڵکی زۆر ناڕەحەت کرد چونکە جگە لە بەندەکان ئەم باجە هەموو کەسانی تری ئەگرتەوە. هەموو میسریەک لەو ئارەزووەدا بوو کە لە دوای مردن لاشەکەی مۆمیایی بکرێ و لە گۆڕەکەیدا بیشارنەوە و تەنانەت هەندێ لە بەندەکانیش بە درێژایی تەمەنیان دزیان لە گەورەکەی خۆیان ئەکرد و پاشەکەوتیان ئەکرد بۆ ئەوەی لە دوای مردنیان لاشە مۆمیاییکراوەکانیان لە گۆڕدا بشاردرێتەوە. هیچ شتێکی ترم نازانی ئەوانەی کە لە تەبەسەوە ئاهاتن ئەیانوت فرعون لاواز و بێتاقەتە و نەخۆشیێکی نەزانرا و ئازاری ئەدات و ئەم نەخۆشیە پەیوەندی بە جەنگی سووریاوە هەیە چونکە هەر جارێک کە هەواڵی یەکێک لە سەرکەوتنەکانی هورم هەبی پێگە بە جۆرێ ناساغە بێ کە لە جێگا داکەوێ بەڵام هەرکە بیستێ هورم هەب لە شەڕێکدا شکاوە ئیتر چاکە بێتەوە و لە جێگا هەڵەسێتەوە ڕێبواران ئەیانوت ئەم بابەتە ئەوەندە سەرسوڕهێنەرە کە لە جادوگەریە چێت و نەخۆشیەکەی فیرعون بە هەواڵی جەنگی سووریاوە بەندە کاتێک کە شەڕی سووریا درێژەی کێشا ئامی بێ ئاگا بوو چەند تەتەرێکی لە میسرەوە نرد لای هورم هەبووتی تا چ کاتێ بەتەمای درێژە بە جەنگی سووریا بدەی پەلە بکە و ئاشتی بەرقەرار بکە بۆ ئەوەی من بتوانم بە ئامانجی خۆم بگەم چونکە من پیر بوومە و ناتوانم بۆ گەیشتن بە مەبەستەکەی خۆم دان بە خۆداگرتن بکەمە پیشەی خۆم و هەر کە من گەیشتمە مەبەستەکەی خۆم تۆش ئەگەێنمە ئارەزوەکەت من لەو باوەڕدا نەبووم کە هۆی نەخۆشیەکەی فیرعەون جادوگەری بێت و وای بۆ چووم کە لەبەر ئەوە فیرعەون بەهۆی هەواڵی جەنگی سووریاوە جار جار نەخۆشەکەوێ و جار جاریش لە بەستەری بیماری هەڵەسێتەوە چونکە ئامی لەو کارەدا ئامانجێکی تایبەتی هەیە، بۆیە کاتێک کە شەڕی سوریا کۆتایی پێهات و هرمهب لەگەڵ هاتیدا شەڕی ڕاگرت و ئێمە بە سواری کەشتیە جەنگیەکان بە ڕووباری نیلدا سەرکەوتین بیستمان کە فیرعەون سواری بەلەمی گەورەی زێڕینی ئامون بووە کە پێی بڕوا بۆ سەرزەمینی ڕۆژئاوا. من بیستنی ئەم هەواڵە واتە مەرگی فیرعەونم پێ سەیر نەبوو. ئەو کاتە زانیم کە نەخۆش کەوتن و چاک بوونەوەی فیرعەون بۆ ئەوە بووە کە لە کاتی ئێستادا کە هەواڵی مەرگی بڵاوە بێتەوە خەڵکی پێیان سەیر نەبێ کە بۆچی توت ئانخ ئامون ئەوها بە کوتوپڕی مرد. کاتێ ئێمە هەواڵی مەرگی فیرعەونمان بیست، بەیداخی کەشتیە جەنگیەکانمان داگرت و دەم و چاومان بە ڕەش و ڕەش کرد ئەیانوت کاتێک هەواڵی سەرکەوتنی سوپای میسر لە مەجیدۆ و ئاشتیکردن لەگەڵ هاتی گەیشتە فیرعون بە جۆرێ نەخۆشیەکەی تاویسەن کە یەکسەر گیانی سپارد بەڵام لەمەڕ نەخۆشیەکەی فیرعونەوە پزیشکەکانی خانێ ژیان بۆ چوونیان یەکی نەئەگرتەوە و دیار نەبوو کە ئەو بەچ نەخۆشیەک مردووە بەڵام بەپێی قسەی کرێکارانی خانەی مەرگ ئەوان ئەیانوت کە کاتێ ویستیان سکی فرعون بۆ مۆمیاییکردنی لاشەکەی هەڵبدڕن ڕوانیان ڕیخۆڵەکانی ڕەش بووتەوە و لەو باوەڕەدا بوون کە زەهر خواردوو کرابێ بەڵام گەل ئەیانوت کە مەرگی فیرعون بەهۆی پەژارەی سەرکەوتنی میسر لە سووریا بووە چونکە بە بۆچوونی ئەوان فیرعەون زانی کە لە دوای ئەم سەرکەوتنە خەڵکی لە بەدبەختیەکان ڕزگاریان ئەبێت و بەختیار ئەبن و لەبەرئەوەی کە ئەو خوازیاری بەدبەختی گەل بوو بۆیە لە تاو خەمباری تووشی تاو سەندنی نەخۆشیەکەی ئەبێتەوە و ماڵئاوایی لە ژیانەکە من ئەمزانی کە لە هەمان ڕۆژدا کە هورم هەپ لەو حەی خاکی ڕۆسی پەیمانەکەی هاتی مۆر کرد وەکو ئەوە وابوو کە چێردەکەی خۆی بەناو دڵی فرعوندا کردبێ چونکە ئامی لە تەبەزدا چاوەڕوانی هشتێکی تر نەبوو جگە لەوەی کە جەنگی سووریا کۆتایی پێبێ بۆ ئەوەی ئەو بە خەیاڵێکی ئاسوودەوە فیرعەون بکوژێ و لە جیاتی ئەو بە ناوی فیرعەونی ئاشتییەوە لە سەر تەختی پاشایەتی میسر دابنیشێ. هەواڵی مردنی فیرعەون هورمهەب و سەربازەکانی ئەوی زۆر دڵگران کرد، چونکە هورمهەب کاتێ گەیشتە میسر ئاڵای سەرکەوتنی هەڵکرد و پایە بەرزانی سوریای سەرەو نگوم لە ئەستوونی کەشتیە جەنگیەکانەوە هەڵواسی بۆ ئەوەی وەکو فیرعەونە گەورە و کۆنەکانی میسر کە لە دوای گەڕانەوە لە شەڕ دوژمنەکانیان سەر بەرەو خوار هەڵەواسی و ڕەفتاری کردبێ و خەڵکی بە بینینی لە سێدارە دراوەکان شانازی بە خۆیانەوە بکەن و بزانن کە میسر وەکو ڕابردوو بە هێزە و ئەتوانێ تۆڵە لە دوژمنانی دەرەکی و یاخی بووەکان بسەنێتەوە بەڵام گەیشتنی هەواڵی مردنی فیرعەون بووە هۆی ئەوەی کە هورمهەب ئاڵای سەرکەوتن دابگرێ و لاشەی ئەوانەشی کە هەڵواسی بوو فڕێ بداتە نیلەوە. سەربازەکانیش کە لەگەڵ هورمهەبدا گەڕانەوە بۆ میسر، هیوادار بوون کە لە تۆڵەی سێ ساڵ جەنگی سووریا و بەسەرهاتنی تەنگ و چەڵەمەکان ئێستا کە ئەگەڕێنەوە بتوانن بەو زێڕ و پارەی کە بەهۆی تاڵانکردنی سووریاوە دەستیان کەوتووە سوود وەربگرن و خۆشگوزەرانی پێ بکەن بەڵام خەبەری مەرگی فیرعەون پیلانەکانی ئەوانی بۆ خۆشگوزەرانی لە میسردا هەڵوەشاندەوە چونکە زانیان کە ئەچنە شارێکەوە کە چەقی ماتەمینیە و ئەبێ دەم و چاویان بە خەڵوز ڕەش بکەن و خۆیان بە تازێدار نیشان بدەن و هەمویان بە زمانی حاڵ ئەیان وت کە ئەم فیرعەونە ئێمەی بۆ شەڕی سووریا نارد و ئێستاش کە مردووە دەست لە ئێمە هەڵناگرێ و مەرگەکەشی وەکو زیندوو بوونی بۆ ئێمە ئەبێ تەمای بەدبەختی کاتێک کە سەربازەکان زانیان لە دوای گەیشتن بە تەبەز ناتوانن خۆش ڕابێرن لە هەر جێگایەک لە وشکاییەکانی نیل کە کەشتێکە لەنگەریەگرت ئاچوونە خوارەوە و ئەو ژنانەی کە لە سووریا بۆ فرۆشتن هێنابوویان ئەیان بردە وشکانی و لەوێدا بەهۆی زارهەڵدان لەسەر دەستکەوتەکان و ژنەکان قوماریانە کرد چونکە ئەگەر چی هەر پیاوێک لە ژنەکەی خۆی تێر ببوو نەیەویست چی تر لەگەڵیدا ڕابێرێ بەڵام وای بیرە کردەوە کە ژنی ئەوانی تر زیاتر لە ژنەکەی ئەو لەزەتی هەیە و حەزیە کرد کە بە قومار ئەوان داگیر کا. سەربازانی میسری هەندێ جار لەسەر قومارکردنەکە تووڕە ئەبوون و بە شەڕ ئەهاتن و یەکتریان بریندار ئەکرد و جنێوی گەورەیان بە خوایەکان ئەدا بە شێوەی کە دانیشتوانی وشکانی نیل لە بێدینی ئەوان سەرسووڕماوە بوون و بە هەراسانی و سەرسامیەوە بە هێواشی لە یەکتریان ئەپرسی کە ئایا ئەمانە میسرین ئەی کەواتە بۆچی بەم شێوێ جنێو ئەدەنە خویەکان بێ ئاگا لەوەی کە سەربازە میسرەکان بەهۆی دووری لە نیشتیمانەوە نەک هەرکراسی سریانی و هاتیان لەبەرەکرد و لە گفتوگۆکردندا وشەکانی سریانی و هاتیان بەکارەهێنا بەڵکو هەندێ لەوان خویەکانی میسریان لەبیر چوو بۆ و بەعلی خی سووریان ئەپەرستی خودی منیش لە وڵاتی ئامورۆی سووریا چوار قوربانی گەورەم پێشکەش بە بەعل کرد بۆ ئەوەی ئازیرۆ و ژن و مناڵەکانی ئەو لە دوای مردن سەرگەردان و برسی و تین و نەبن مەبەستی من لە باسکردنی ئەم بابەتانە ئەوەیە کە گەلی میسر لەگەڵەوەشدا کەیان زانی سەربازانی هورم هەب لە شەردا سەرکەوتون بەڵام لەوانە ترسان چونکە ئەیان زانی کە ئەوان نە لە ڕووی جل و بەرگەوە لە میسرەکانەچن و نە لە ڕووی باوەڕ بەخوایەکانی میسرەوە سەربازانی میسر و هەروەها منیش بینینی بارودۆخی میسرمان لە دوای ئەو دووریە پێسەیر بوو چونکە لە هەر جێگایەک لە وشکانیەکانی نیل کە هەنگاومان ئەنایە سەرزەوی ئەمان ڕوانی کە خەڵکەکە لە ماتەمیندان ویان هەژار و داماو بوون ئەوەندە خەڵکی میسر جل و بەرگی خۆیان شوشت بوو پینیان پێوە کرد بوو کە نە ئەزانرا ڕەنگە بنەڕەتەکەی چی بووە و دەم و چاوەکان هەموو لە ڕوو وشک ئاهاتنە بەرچاو چونکە میسرەکان توانای دەستکەوتنی ڕۆنی ڕۆکیان نەبوو، هەموو کەسێ بە هەراسانیەوە ئەیڕوانی ئێمە و پشتی هەژاران بە هۆی دار و قامچی باج وەرگرەکانەوە بریندار ببوو، بینا گشتی و میریەکان بەرەو وێرانی ئەچوون و بنمیچی گڵینی خانووەکان بەری ئەدا و شەقامەکان لەو کاتەوە کە ئێمە لە میسر چووبووینە دەرەوە تازە نەکرابوونەوە و دیواری زۆری ئاوەڕۆکانی ئاودێری ڕووخابوون. تەنها پەرستگاکانمان بە ئاوەدانی بینی و ڕوانیمان دیواری پەرستگاکان بە نەقشی زێڕین و ئەرخەوانی جوان کاری کرابوون و کاهینەکان قەڵەو ببوون و سەری تاشراو و چەور کراویان هەبوو من هەستم کرد کاهینی پەرستگاکان هەرگیز وەزعیان خراپ نەبووە و هەمیشە باشترینی گۆشتەکان و نان و شەرابەکانیان ئەخوارد و لەو کاتەی کە ئەوان ئەیان خوارد و ئەیان نۆشیەوە خەڵکی ئەگەر کەرتێ نانە ڕقیان دەست بکەوتایە لە ئاودا ئەیان خوسان بۆ ئەوەی بتوانن بیخۆن هەندێ لە میسرەکان کە لە ڕابردوودا شەرابیان لە پێکی زێڕیندا ئەخواردەوە ئەگەر بیان توانایە مانگی جارێک گۆزێک ئاوی جۆی سادە بخۆنەوە خۆیان بە بەختەوەر ئەزانی و چیتر لە وشکانی نیلدا دەنگی پێکەنینی ژنەکان و هاواری خۆشی مناڵان نەئەبیسترا و ژنە لەڕ و ژاکاوەکان بە دەستە باریکەکانیان داری پانی تایبەت بە جل و بەرگ شۆرینیان بەرزەکردەوە و جلە چڵکنەکانیان پێ ئەکوتا و مناڵە بێهێزەکان لە تا و برسێتیدا توانای یاریکردنیان نەبوو زەویان هەڵەکۆڵی بۆ ئەوەی بتوانن ڕەگێ بدۆزنەوە و سکیان بە ڕەگ و ڕیشەی جیاکان تێر بکەن. شەڕی درێژخایەن میسری خست بۆ ئەو ڕۆژەوە و ئەو شتەی لە دوای شەڕی ئاتون و ئامون لە میسر دامابووەوە بەهۆی شەڕی سێ ساڵەی میسر و سووریا لە ناوچوو بوو بۆیە خەڵکی وزە و توانای ئەویان نەبوو کە لە کۆتایی هاتنی جەنگ و گەڕانەوەی ئاشتی کەیف خۆشی بکەن و ئەوان بە ترس و لەرزەوە ئەیان ڕوانیە ڕێکردنی کەشتیە جەنگیەکانی هورم هەب کە بەرەو تەبەزە ڕۆشتن لەگەڵ ئەوەشدا پەڕەسێلکەکان بە خێرایی تیرێ کە لە کەوان دەرچوو بێ بەسەر ئاوی نیلەوە ئەفڕیتن و لە قامیشەڵانەکانی وشکانی نیلەوە ئەسپە ئاویەکان ئەیان نەڕاند و تیمساحەکان دەمیانەکردەوە بۆ ئەوەی باڵندەکان بەهۆی دەنوکەکانیانەوە نێوان ددانەکانیان خاوێن بکەنەوە و ئێمە ئاوی ڕووباری نیلمان ئەنۆشیەوە کە لە بەتامترین ئاوەکانی جیهانە و هەوای تێکەڵ بە بۆنی قڕولیتەی نیلمان هەڵەمژی و گوێمان لە دەنگی گیای پاپیرۆزە گرت کە هەڵکردنی با ئەیجوڵاندەوە و ئەمان ڕوانیە فڕینی مراویەکان و جوڵەی ئاموون لە ئاسماندا ئەم ئاسەوار و بەرامانە بە ئێمەی نیشانەدا کە هاتوینەتە ناو زێدی خۆمانەوە ئەو ڕۆژە داهات کە چاومان بە چیا سێدانەیەکانی تەبەس کەوت کە پاسەوانی پایتەختی میسر بوون و سەرەوەی بینایی پەرستگای ئامونمان بینی و درەوشانەوەی لوتکەی ئەستوونە بەردیەکانمان لێوە دەرکەوت کە لە زێر دروستکرابوون کاتێک کە لە تەبەز نزیک بوونەوە چاومان کەوت بە شاری گەورەی مردووەکان واتە گۆڕستانی تەبەز کە ئەدوت کۆتایی نیە و پاشان چوینە ناو شارەوە و ڕوانیمانە ئەسکەلەکانی بەندەر و گەڕەکی هەژارانمان بە خانووە گڵەکانیانەوە بینی و لە سەیرکردنی بینایی گەڕەکی پیاوە دەوڵەمەند و گەورەکان و باخەکانیان شادمان بووین. لەو کاتەدا بەهێزێکی زیاترەوە هەوای تەبەسمان هەڵمژی و مەلەوانەکان سەوڵەکانی خۆیان بەهێزێکی زیاترەوە بەناو ئاوەکەدا ئەکرد و سەربازانی هورمهب فەرامۆشیان کرد کە لە ماتەمینەی فیرعەوندان و دەستیان کرد بە هاواری شادی و گۆرانی وتن بەم شێوەی من گەڕامەوە ئەو تەبەسەی کە لە کاتی شیرە خۆریمەوە لەوێدا گەورە ببووم و بڕیارمدا کە ئیتر لەو شارە نەڕۆم چونکە چاوەکانم ئەوەندە شەڕەنگێزی و چارە ڕەشی جۆری مرۆڤی لەسەر تاسەری جیهاندا بینی بوو کەچی تر نەیەویست جارێکی تر ئەو سوکایەتی و بێبەزەیانە بە چاو ببینم من بەتەما بووم کە مایەوەی تەمەنم لە شوێنی لەدایک بوونی خۆم واتە لە گەڕەکی هەژاراندا و لە خانوویەکی سووکەڵە کە لەو گەڕەکدا هەمبوو و ژیان ببەمە سەر و لە ڕێی پزیشکیەوە بژێوی خۆم دابین بکەم من نەمەتوانی خانوویەکی باشتر بکڕم چونکە ئەو زێڕ و زیوەی کە لە سووریادا دەستم کەوتبوو لە قوربانی کردن بۆ ئازیرۆ و ژن و مناڵەکانیدا خەرجم کرد و نەمەویست ئەو کانزا پیسانە لەلای خۆم بهێڵمەوە چونکەم زانی کە ئەو کانزایانەی لە سووریادا پەیام کردووە بە خوێن ئالوودەیە و هەر بۆنی خوێنی لێدێ بۆیە ئەوەی کە لە سووریا دەستم کەوت بۆ بەدەستهێنانی ڕەزامەندی ئازیرۆ و ژن و دوو کوڕەکەی بۆیانم کرد بە قوربانی و بەدەستی بەتاڵەوە گەڕامەوە بۆ تەبەز بەڵام بێ ئاگابوون لەوەی کە پەیمانەی چارەنووسی من هێشتا هەر پڕ نەبووە و دیسانەوە فرمانێک چاوەڕوانی منەکا کە لە ئەنجامدانی بێزار بووم و ئەترسام بەڵام ناچار بووم کە بیکەم و هەر ئەو کارە بووە هۆی ئەوەی کە لە دوای چەند ڕۆژێ منێ کە ئەمەویست مایەوەی تەمەنم لە تەبەستدا بژیەم لەوێ کۆچ بکەم و بڕۆم و باسی ئەو ڕووداوەشتان بۆ ئەکەم ئامی هورمهپ لە دوای ئاشتی کردن لەگەڵ هاتی و مەرگی فیرعەون کاری جیهانیان بە پێویستی خۆیان بینی و وایان زانی کە ئیتر هیچ شتێ ڕێگا لە دەسەڵات گرتنە دەستی ئەوان ناگرێ بەڵام ئەوەندەی نەمابوو بە هۆی کینەی ژنێکەوە هەردووکیان لە فەرمانڕەوایی بێبەش بن بۆیە پێویستە کە من جارێکی تر باسی شاژن نەفرتیتی و شازادە خانمی باکتامون بکەمەوە چونکە ئەو ژنەی کە کینەی لە دڵدا بوو شاژنی پێشوو نەفرتیتی بوو بەڵام لەبەر ئەوەی ئەبێ لەبارەی ئەو دوو کەسە و پیلانەکەیان و ئەو مەترسیەش کە بۆ فەرمانڕەوایی هورم هەبوو ئامی دروست ببوو بدوێم ئەبێ لەم مێژوەوە بەشێکی نوێ بکەمەوە و ئەمە دوایین بەشی مێژووی ژیانی منە بێت و لەم باسەدا ئەوە ئەدرکێنم کە چۆن منێ کە بۆ ئەوە دروست ببووم خەڵکی چارەسەر بکەم و لەمەرگ قوتاریان بکەم دەستم